شەهرەزاد وتی کە کۆمەڵی ڕاوچیان و تولە و تانج و ئەسپ و دەوار و خواردن ئامادەکرا کەوتنەڕێ خەلیفە هارو نەڕەشید و ئەبوو جەحفەری بەرمەکی سواری دوو هێستر ببوون بەدەم گفتوگۆ لە کاروانەکە دواکەوتن و دنیاش گەرم بوو خەلیفەوتی جەعفەرتینومە هارون ڕەشی سێری دوورتری کرد تارماییەکی بینی بە جەعفەری وت تۆش ئەی بینی ئێژوتی بەڵێ گەورم ئەوەیان پاسەوانی بێستانە یان ڕس بێگومان ئاوی لایە ئەم جاوەزیر وتی هەر ئێستا چم لای ئەو ڕەزەوانە ئاوت بۆ دێنم خەلیفەوتی نابابە تۆ لێرە بۆست ئێستا کاروانەکە دێن بە شوێنمدا من بەغارە چم ئاوەکەم ئەخۆمە و ئەگەڕێمەوە خەلیفە بەغا ڕۆیشت تاکو گەیشتە ئەو تارماییە کە سەرنجی دا، ئەوە خەلیفەی ماسیگرە سەیری کرد ڕووت و قووتە تۆڕی ماسییەکەی لە خۆیەوە ئاڵاندووە، چاوەکانی لە گەرما سوور هەڵگەڕاون، قژ هەڵواوی، دێز. هاروونە ڕەشید سڵاوی لێ کرد، خەلیفەش وەڵامی دایەوە. هاروونە ڕەشید وتی، کابرا ئاوت لا هەیە؟ خەلیفەش وتی، ئەوە کوێریت؟ ئەوە ڕووباری دیجلەیە لە پشت ئەم تەپۆڵکەوەیە هارو نەڕەشید بەلا پاڵی گردەکەدا ڕۆشت و چوە سەر ڕووبارەکە و تێری خواردەوە و هێسترەکەشی ئەودا کە گەڕایەوە لە خەلیفەی پرسی چیەکەی لێرە و چکارەیت خەلیفە وتیان پرسیارت سەرسوڕهێنترە لە پرسیارەکەی پێشوت کوێرایتە ئەی ئەوەی تۆڕی ماسی گرتنەکەم نییە لە خۆمەوە ئاڵاندووە هارون ڕەشید وتی ئەی باشە کوا دیزداشەکەت و شاڵی شانت و پشتێن و بەرگەکەت یەکە یەکە ئەو شتانەی کە هارون ڕەشی دەیوت لەبەر خەلیفەدا بوو پێش خۆڕوتکردنەوەکەی بۆیە خەلیفەی ماسیگر گومانی لە خەلیفە هارون ڕەشید کرد کە هەبێ و نەبێ ئەو جلو بەرگەکەی لە کەنار دەریات زیوە هەروەکو کێج ڕاپەڕی و بە قەڵمبازێک هاتە بەردەم هێستری خەلیفە هارون ڕەشید و لە غاوەکەی گرتووتی بێنە جل و بەرگەکەم بدەوە ئێستا کاتی گاڵتەکردن نییە خەلیفە هاروونە ڕەشید وتی بەو خۆیان جل و بەرگی تۆم نەدیوە جا خەلیفە بۆ خۆی لێوەکانی ئەستور بوون و دەمی بچووک بۆیە خەلیفەی ماسی گر پێوت بەخوا تۆیان زڕنا لێدەریان گۆرانی بێش هەرچۆنێک بێ جل و بەرگەکەم بدەوە بابم توڵە تەڕە هەموو گیانت تێک نشکێنم بۆیە دەستی بردە سەر شانی و کۆڵوانەکەی لە ملی دەرهێناو هەڵی دا بۆ ماسیگر وتی ها جارێ تۆ خۆت داپۆشە ڕێکەوین خەلیفەی ماسیگر سێرێکی ئەتڵەسەکەی کردوتی جا ئەمە چییە جلوبەرگەکەی خۆم دەهێندەی ئەمە بە نرخ و جوان بوو هارو نەڕەشید وتی جارێ تۆمە لەبەر بکە تاکو و جلوبەرگەکەی خۆت بۆ دێنمەوە ماسی گر لەبەری کرد کەمێک شۆڕ بوو بەبەری خەلیفە چەقۆیەکی پێبوو دایە ماسی گروتی دامێنەکەی پێ بڕە پێی بڕی و ڕووی کردە هاروونە ڕەشید وتی توخوا زۆر ناژن تۆ مانگانەکە چەندە هاروونە ڕەشید خۆی تێک نەداوتی مانگانەکەم لای وەستاکەم دە دیناری زێڕە خەلیفەی ماسیگر وتی بەو خوای من ڕۆژی دە دینار پەیداکەم بڕوا بکە ئیتر خەمی تۆیشم بوو بە تووشەوە داماوە ئەمجا بە خەلیفە هاروونە ڕەشیدی وت بۆ نابیتە شاگردی من و لەگەڵ مندا ڕاوماسی بکە و ڕۆژی پێنج دیناری زێڕیش پەیداکەی زڕناژەنی وەستای شت هاتە سرت بەم توڵە تەڕە هەموو جەستەی ئەشکێنم خەلیفە هارو نەڕشید وتی بە دڵمەوە پەسەندمە ئەم جا خەلیفەی ماسی گروتی کەواتە لەسەر هێسترەکە دابەزە بەو دارەوە بیبەستەوە کە ماسیەکانمان گرت لەو هێسترەی بارەکەین و ئەڕێنەوە بۆ نێو شار دەیوەرە با فێری ماسی گرتنت بکەم هارو نەڕەشید لە هێسترەکەی دابەزی و بردی بەدارێکەوە بەست و دامێنی کەواکەی کردەوە بە کەمەریدا ئەمجا پێکەوە تۆڕیان لە ئاو نا دوای کەمێک پەتەکەیان ڕاکێشایە و سەرنجیاندا زۆر قرس بوو ئەمجا بە هەردووکیان تۆڕیان ڕاکێشا بێسوود بوو ئەمجا خەلیفەی ماسی گرت و ڕەبووتی زۆر ناژەنی نەگریس ئەگەر تۆ توانیت ئابا و بەرگەکانی من بدزیت ئێستا من هێسترەکەت داگیرەکەم خوام لەو خویە تۆڕەکەم بدرێت شەوی هەشت سەد و سی و هەشت. شەهرەزاد جێڕایەوە هاروونە ڕەشید وتی بە هەردووکمان ڕایەکێشین ئەمجا زۆر بەگرانی توانیان لاوەکەی دەربێنن کە چوونە سێری تۆڕەکە لە هەموو جۆرە ماسیەکی تیابوو خەلیفە بە زەردەخەنێکەوتی بەو خویە زۆر ناژەن زۆر بڵحیت بەڵام بەکارکردن کاراترەبی باشتر وایە تۆ سواری ماکەرەکەت ببیت و بگەڕێتەوە ئەم دەوروبەرە دوو هۆڕ بێنیت تاکو ئەم ماسیانەی تێبکەین دواتر دوو شەڵتەکە لە پشتی هێسترە مێچکە دائنێن و ئەیبین لە شارەی فرۆشین دەبڕۆ کەمێ خێراکە دوو شەڵتەکە بێنەوە وەرەوە خەلی فەهارو نەڕەشی دووتی بە چاوان ئەم جا کەوتە غاردان و هەر لە بەرخۆی پێکەنی تا گەیشتە لای جعفەر کە گەیشت پێی وت ڕەنگە لەگەڵ ئاو خواردنەوەتدا ڕز و باخت بینی بێ چوبیتە ناوی بۆی هێندە پێچوو خەلیفە دەستی کردە پێکەنین ئەم جا بەرمەکەکانی دەوروبەری گەورەوە زیرکردنوشیان بۆ بردو پرسیان خەلیفەی بەڕێز خوا هەموو دەم دڵخۆشت بکا خەمت لە دڵ لا ببە تۆ بۆ ئاو خواردنەوەیەک چویت بۆ هێندت پێچوو خەلی فەژوتی بەڕاستی شتێکی سەیرم بەسەرهات کە پێکەنی ناوی بوو ئەم جا بەسەرهاتی خەلیفەی ماسیگیری بۆ جێڕانەوە وتی پێیوتوم جلو بەرگەکانم تۆ دزیوتە منیش کۆڵوانەکەی خۆم پێداوە ئەوش بە چەقۆی خەلیفە قەرسی کردووە خەساری کردووە بەڵام جەعفەر ماندوو بووم و ماسیەکی زۆرمان گرت ماسیەکان لای خەلیفەی وەستامە و چاوەڕێی منە تاکو دوو شەڵتە و شایانێکی لە شار بۆ بەم و بیخێنە سەر پشتی ئەم هێسترەی من جا ئەو پێی ئەوت ماکەر بیبینە شار و لە بازار بیفرۆشین و پارەکەی بەش بکەین جعفەری ژوتی خەلیفە گیان هەر زۆر ئاسانە منیش کڕیارتان بۆ نێرم تاکو لێتان کڕنەوە خەلیفەش وتی بە گۆڕی باوکم هەر کەسێک ماسیەکەم لە لای خەلیفەی ماسیگرەوە بۆ بێنێ یەک دیناری پێدەم ئەمجا نردیان ئادەی بچن ماسی لە خەلیفە بکڕن بۆ خەلیفە هارو نەڕەشید پاسەوانانی خەلیفە چوون و ئاپۆڕی خەلیفەی ماسیگریاندا تا بڵێ یەک و دوو هەموو ماسیەکانیان لێکڕیەوە و لە دەستڕۆکەی زێڕینیان خست و بردیان خەلیفەی ماسیگر خۆی پێنەگیراوتی هەبێ و نەبێ ئەمانە ماسی بەهشت بوون خەلیفە دوو ماسی بەدەستی ڕاستەوە گرت و دویش بەدەستە چەپەوە و خۆی فرێداوەکە و هاواری کرد خخوایە بۆ خاتری ئەم ماسیانە ئەو زڕناژەنەی شەریکم بگەڕێتەوە ئالم دەقیقێدا هێندەی زانی نۆکەرێکی خەلیفە هارو نەڕەشید پەیدا بوو بەهۆی میزکردنی هێسترەکەی هارو نەڕەشیدەوە دواکەوتبوون تاکو گەیشتن ماسیەکان فرۆشرابوون ئەم جا نۆکەرەکە سەیری ئەم لاولای خۆی کرد خەلیفەی ماسیگری بینی باین کرد خەلیفە وەرە خەلیفە ژووتی بڕۆ بەڕێ خۆتەوە ئەمجا چوە پێشترە وتی ئەو ماسیەم بدەرێ نرخەکەیت ئەدەمێ خەلیفە و ڕەبووتی تۆهێڕیت نایفرۆشم نۆکەرەکە کوتەکەی لێ ڕاکێشا خەلیفە لە ناو ئاوەکە و هاواری کرد ها ئەوە ماستێکە مردت مرێت زۆر لە کوتەک باشترە ئەم جانۆکەر هەرچەند گیرفانی گەڕا پارەی پێنەبوو بیداتێ بۆیە پێیوت بەخوا بەدبختیت پارەم پێ نییە بدەمێ سبینێ وەرە بۆ دیوەخانی خەلافت بڵێ سندلی نۆکەرم پیشان بدەن نۆکەران ئەتێنن بۆ لای من ئیدی خوا هەرچەندێکی بەنسیب کردبووی پێدەدەم ماسی گر بەلاقرتێوتی پیرۆزی پارەکەت هەر لێستاوە دیارە ئەمجا هاتە دەر و تۆڕەکەی دا بە شانی دا و بەرەو بەغدا بووە خۆی کرد بە بازاردا خەڵکی کۆڵوانەکەی خەلیفە هارو نەڕەشی دیان لەبەری دابینی تاکو گەشت تا گەڕەکەکەی کە بەرەک دروی تایبەتی خەلیفە هارو نەڕشیدی تیابوو کە کابرای بەرەک دروی خەلیفە هارو نەڕشید ماسیگری بینی کۆڵوانەکەی ناسیە و زانی بایی هزار دینارە لەبەر خۆی وتی هارو نەڕشید گۆڕ هەڵت تەکێنێ خەریفەی ماسیگر گوێی لە بەرەک درۆکە بوو بۆی چۆ دوکانەکە وتی ئەی بۆ ئەوە چی ئەڵێت ئەگەر بڵێم بەزەین بە خاوەنی ئەم بەرگەدا هاتەوە چونکە بەرگەکانی دزی بووم ئەگەر نا دەستیم ببرینەوەدا فێری ڕاوماسیشم کرد وێستا شاگردی بەردەستی خۆمە منیش لی خۆش بووم کە دەستی نەبرنەوە ئەویش دەستی برد ئەم جبەی پێدام کە وەکو کۆڵوانەش وایە بەرگدرو تێگەیشت کە خەلیفە سعبەتی لەگەڵ ئەم ماسی گرە کردووە ماسی گرە بەرەو ماڵ بووەوە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو شەهرەزاد وتی، با بگەڕێینەوە سەروبەندی خەلیفەی هاروونە ڕەشید، ئەمیش کە دەرچوو بۆ ڕاوشکار، وەک وتمان بۆ ئەوە بوو کەمێ هەواداریی کەنیزەکەی کاڵ بێتەوە، کەمێک خۆراکی دڵانی بیر بچێتەوە. زوبەیدەی ژنی خەلیفەش کە ئەو هەوادارییەی بیستەوە غیرەی کرد، کار گەیشتەوەی خواردنی لە خۆی حەرام کرد، بۆ خۆراکی دڵان چوو بووە کەمینەوە و لە هەلێگە گەڕا. هەر کە زانی خەلیفە هاروونە ڕەشید چووە ڕاوشکار فەرمانی دا کۆشکیان ڕازاندەوە خواردنی جۆراوجۆر ئامادەکرا لە نێو خواردنەکاندا قاپی خواردنی چینی هەبوو کە لە هەموو خواردنەکان خۆشتر بوو هەندێ بەنجی تێکرد بوو کە دواتر خۆراکی دڵان خواردی و بێهۆش لێکەوت هەرکە خۆراکی دڵانی بانگهێش کرد بۆ ئەو ئاهەنگا زوو پێی بەنج بوو دوای ئەوەی بە بیانووی دەنخۆشیەوە نردی بە دوایدا ئەویش بێدڵی زوبەی دەینەکرد بێەوەی بزانێ قەدەر چی ئەهێنێتە ڕێ چووە بەردەم زوبەیدە و کڕنوشی بۆ برد ئەم جا هەستا سەر پێوتی سلااو لە بنەماڵەی عباسیان شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی ئەمجا زوبەیدە سەری بەرز کردە و سەرنجی ئەو هەموو جوانیدا ئەو لێو پەمەییانە ئەو ڕوومەتە سوورە جوانە زوڵفی لە ڕەشی شەو بوو مسکیش لە بۆنی ئەو بوو زوبەیدەش وەڵامی دایە بە خێربیت ئەی خۆراکی دڵان فەرمودانی شەو کەمێک لەو هوەری خۆتمان پیشان بدە ئەی ژووتی بە چاوان ئەمجا دەستی بردەفەکەی هێنا و چڕی کە دڵ ڕۆیشت لە تاسەی تۆ بوو گیانە لە پڕ ناڵەی کە پڕ لە سۆ بوو گیانە کە هاتی دڵ بریندارێ ئەبینی هەناسە سار دڵی پشکۆ بوو گیانە ئەم جارە دەستی داعو دەکە و زۆر بە جوانی ئەم گۆرانیە چڕی لاسکی ناسکی ئەم داری عودە بۆ پیاوچاکانە کە وا بەسوودە. وا ئەهەژێژێ بە پەنجەکانم. دڵ و دەروونی زۆر پێ ئاسوودە. وەک دایکی ساواکەی لە ئامێز بگرێ ئاوا عوودەکەی لە ئامێز گرتەوە و ئەم گۆرانی وتەوە. ژێی عەجەمیانە کە ساز دراوە تا نهێنیشی لای من زانراوە. کەنیزەکێکم دەسپانی خوا بۆ جوانی دەم و زارم پژاوە. ئەمجا هەستا و هەندێ سەمای تایبەتی بۆ زبەیدە کرد هێندەش جوان و ناسک بوو کە زبەیدە لە دڵی خۆی داوتی هارونە ڕەشیدی ئامۆزام ناحەقی نییە عاشقی ئەم کەنیزەکە بێ ئەمجا خۆراکی دڵان کڕنۆشی بۆ زبەیدەی خێزانی هارونە ڕەشید برد و لێ دانیشت میوەیان بۆ دانان ئەو قاپەی بەنجەکەی تیابوو خۆراکی دڵان لەوەشی خوارد هێشتا لە خواردنی نەبووە چاوانی لێک نابوورایەوە زبەیدەوتی بە چوار دەستە هەڵی بگرن و بیبەنە ژوورێک تاکو و داواتان لێکەم کە بۆم بێنن وتیان بە چاوان شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. خاتوو زوبەیدە فەرمانی دا ئادەی ئەو سندووقەی ئامادەم کردووە بیهێنن، لەو لایشەوە لە گۆڕستان گۆڕێکیان بۆ هەڵبەست و ڕێوڕەسمی ناشتنی خۆراکی دڵانیان جێبەجێ کرد، ئەمجا فەرمانی دا هەر کەس لەو کۆشکەی دا بڵێت خۆراکی دڵان نەمردووە لە ملی ئەدرێ، وتیشی هەر کەسێ خەلیفە لێی پرسی با بڵێت مردووە، چونکە زۆری خواردبوو ئینتەلای کرد و مرد. کاتێ خەلیفە هاتەوە نۆکەرە ڕەشەکە چووە بەردەمی کوڕنوشی بۆ بردووتی گەورم خۆراکی دڵانیش تۆ خۆش خەلیفە ژووتی دەک زمانت بەبڕین بچێ نۆکەری نەگبەت ئەمجا کە لە ئەوانی دی پرسی هەمان هەواڵیان پێدا خەلیفە پرسی باشە گۆڕەکەی لەکوێە لە حوشەی پشتەوەدا گۆڕێکی درۆینیان بۆ هەڵبەست بوو ئەویان پیشاندا خەلیفەی داماویش دەستی کردە گریان بەسەر چێلەکەیدا وتی ئەی گۆڕ پێم بڵێ چۆن دڵت هاانی کۆتایی ژینی سون بلت هاانی نەڕەز و باخی و نەگەردونیشی وا سەرود لایە و مانگی ئاسمانی یەک سەعات خەلیفە خۆی دا بەسەر گۆڕەکەدا، ئەمجا هەستا و ڕۆشتە ماڵ. خاتوو زوبەیدە تێگەیشت کە پیلانەکەی سەری گرتووە، نۆکەرێکی تۆکمە و بەخۆی بانگ کرد و پێی وت، بڕۆ ئەم سندوقە بە کەنیزەکەوە بفرۆشە و مەرج دابنێ کە نابێ سندوقەکە لە شوێنی فرۆشتنی بکرێتەوە. بە هەر نرخێکتدا پارەکەی بکە بە خێر. نۆکەرەکە سندوقەکەی بار کرد و بردی. خەلیفەی ماسیگریش لەو لاوە کە خۆر هەڵات، ڕووناک بۆ دەشت و دەری وڵات. لە دڵی خۆی داوتی ئەمڕۆ ئیش و کارم نییە باشتر وایە بچم بۆ لای سندل کۆی لە خەساوەکە کە لە کۆشکی خەلافەتە و داوای پارەی ماسێکی لێ بکەم بەڕوێکی خۆشەوە بەرەو کۆشکی خەلافە چوو کە گەیشت و سەرنجیدا هەر شوێنێک و کۆمەڵێک نۆکەری دەبوو کاتێکی زانی ئەوە کۆی لە خەساوەکەیە لە دڵی خۆی داوتی بە قوربانی خوابم هەر ئێستا قەرزەکەی لێوەرەگرمەوە شەهرەزاد وتی کە خەلیفامی بیست تێر پێکەنی وتی بەو خویە ڕاستگۆ دەرچویت ئەمجا سندڵ دەستی جێرا بە گیرفانەکانیدا شتێک پارەی بداتێ لەو کاتەدا قیژێک پەیدا بوو هێندەی زانی ئەبوو جەعفری سەرۆک وەزیران لە لای خەلیفە هارو نەڕەشید هاتە دەرەوە سندڵ بەرەو ڕووی ڕۆیشت و شوێنی کەوت ماوەیەکی زۆری پێچ و خەلیفەی ماسی گروەستا بوو چاوەڕێ کرد سندڵیش لەگەڵ ئەبوو جەحفەر گفت و گوێ کرد ئەم جا خەلیفەی ماسی گر لە دوورەوە هاواری کرد کاکی سکاڵا خێراکە ڕۆم سندڵ گوێی لە خەلیفەی ماسی گر بوو بەڵام شەرمی کرد ئەبوو جەعفر بەجێ بهێڵێ ئەم جا ماسیگر هاواری کردەوە ئەی خاو خلیچک خوا ئەوانەت دا بژێڕێت کە سێبەریان قرسە قەرزی خەڵکەکە نادەنەوە گەورم ورگ زل ئەو پیاوم بۆ ئازاد بکە درەنگ مەبا بڕۆم کە نۆکەرەکەمی بیست زۆر تەریقی کێشا بەڵام باش بوو ئەبوو جەعفر لێ تێنەگەشت بە نۆکەرە خەساوەکەی وت ئەرێ ئەو داماوە چی لە تۆوێ ئەیژوتی گەورم نایناسیتەوە ئەوە چێە ئەبوو جەعفەروتی لەکوێ بیناسم خۆ من لێرە بینیومە نۆکەرەکەی وتی گەورەم ئەوە ئەو ماسیگرەیە کە هەموو ماسیەکەیمان قۆستەوە و لێمان کڕیە و بردمان بۆ خەلیفە هارونە ڕەشید جا من پارەم پێنەما بوو پێم جوان نەبوو بە دەستی چۆڵ بکەڕێمەوە بۆیە دوا ماسیم بە قەرز لێکڕی پێم وت بێت بۆ کۆشکی خەلافەت پارەکەی ئەدەمێ ئەوە بۆ ئەو پارەیە وەستاوە ئەبو جەعفەر وتی، باشە سەرۆکی نۆکەرە خەساوان چۆن ئەو کابرایە دواخەیت لە کاتێکدا هاتووە کە پێویستمان پێێتی ئاخر ئەوە شەریکی هاروونە ڕەشیدە لە ماسی گرتندا ئێستاش لە لای خەریفە بووم زۆر کز و خەمبارە و دڵی تەنگە بەو خویە بەم ماسیگرە نەبێ بە کەس دڵی ناکرێتەوە بڕۆ بەلایەوە نەهێڵێت بڕوات تاکو ئەچمەوە لای خەلیفە و تێگەێنم ئێ بەڵکو کەمێ خەمی خۆراکی دڵانی لە دڵا لابەرێ کە خەلیفە هارو نەڕەشی دڵخۆش بوو پێی ئەڵێم تۆ ماسیگرەکەت بۆ هێناوەتە ئێرە نۆکەرە خەساوەکە وتی قوربان چۆن بە باشە زانی وا بکە خوا تۆ و خەلیفە بۆ ئێمە بهێڵێن ئەبوو جەحفر هەستا و چووە ژوورە و بەلای هارونە ڕەشید سەرۆکی نۆکەرانیش بە ژێر دەستەکانی خۆی وت کە سەرقالی بکەن مەهێڵن بڕوە خەلیفەی ماسیگر پێیوتن بەخوا چاکە هاتووم قەرز وەربگرمەوە کەچی لەسەر باقیەکەی گرتومیان کە گەورە وەزیر چووە ژوور سەیری کرد خەلیفە هاروونە ڕەشید سەری نەوی کردووە و ئەم شیعرە ئەڵێ لۆمەی من مەکەن کە سوێن بووەوە دڵ شەیدای تۆ بوو هەر لە زووەوە چۆن ئارام بگرم هێشتا مناڵ بووی شادیم وەک بەفر خێرا چووەوە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو شەهرەزاد وتی ئەبوو جەعفەر سڵاوی لە خەلیفە کرد وتی سڵاو لە ئامۆزای محەممەد درودی خوای لێبێ خەلیفە سەری بڵند کرد وەڵامی دایەوە ئەم جاوتی بەندە داواکە ڕێی بدەیت بدوێ خەلیفەوتی کەی ئەبوو جەعفەر پێویستی بەڕێ پێدان بووە ئەیژوتی گەورم کە چوومە دەرەویستم ڕۆمۆ ماڵ بەڵام لە بەردەرگا وەستا و مامۆستا و شەریکەکەتم بینی وەستا بوو هەر هاوار و سکاڵای ئەوەی بوو ئەیوت پەنا بەخوا من فێری ماسی گرتنم کرد و کردمە شەریکی خۆم کەچی نردم دوو شەڵتە بهێنێ ماسیەکانی تێبکەین ڕۆشت و نەگەڕایەوە خەلیفە دەستی کردە پێکەنی و پرسی تو سەری من بەڕاستە لەبەر دەرگا وەستاوە جعفەروتی بەسەری تۆ لەبەر دەرگا وەستاوە خەلیفەوتی توخوا چی ئەوێت وا بکە لەگەڵیدا خەلیفە هەرونە ڕەشید پارچەیە کاغەزیە ناو کردی بە بیست پارچەوە دا دەست ئەبوو جەحفەرەوتی لە هەر پارچەیەک ژمارەیەک دینار بنووسە لە بیست دینار تاکو و موچەی مانگانەی خۆم لەوی تریش داواتە لە دەیەکەی تری کاغەزەکە لە قامچیەوە تاکو لێدان و کوشتن بنووسە ئەبوو جەعفەری ژووتی بە چاوان کە تەواوی کرد خەلیفە پێیوت ئەمجا فەرمان دەربکە کە خەلیفەی ماسیگر بگیرێت کە هێنان ئەم پارچە کاغەزانە ئەخەینە بەردەستی بە ئارەزوی خۆی پارچێک دەربێنێ خۆی و بەختی بە گۆڕی با و باپیرانم گەرجێگەکەی خۆشم دەربچێ ئەی دەمێ بەڵام گەر لە سێدارەدانی خۆشی تابوو جێبەجێکەین هەر ئێستا بڕۆ بۆم بێنە ئەبوو جعفریش خەمی لێ هاتوو لە دڵی خۆی داوتی لا حەولە ولا قوتە ئللا بلا عالی عظیم بەو خۆیان دوور نییە بەختێکی خراپی بۆ دەربچێت و تیابچێت ئەو کاتە من ئەبمە هۆی تیاچوونی ئەمجا چوە لای خەلیفەی ماسیگر و مەچەکی گرت و ڕای کێشاویستی بیباتە ژووری خەلیفە هارون ڕەشید خەلیفەی ماسیگروتی ئەرێ ئەم نەگبەتیە چی بوو ئەمڕۆ منی گرت و هاتمە بەردەستی ئەم ورک شۆلەکەیە جعفەریش ڕای کێشا و چەند نۆکەرێک بەدوایەوە و چەندێکی دی لە پێشیەوە ڕۆشتن خەلیفەی ماسیگریش هاوارێ کرد سەیریان بکە ئەڵێی پاڵەوانیان گرتووە کۆمەڵێ لە پێشەوە کۆمەڵێک لە دوامەوەیە حەوت داڵانیان بڕی تاگەشتنە بەردەم ژوورەکەی خەلیفە ئەبوو جەعفر پێیوت نەکبەت ئێستا ئەت بەمە بەردەست میری مسلمانان پارێزەری ئاین چێخوا ئەیداتێ خەلیفە ببینێ ئەمجا پەردەیان هەڵدایەوە و خەلیفەی ماسیگر شاگردەکەی بینی لەسەر سەکۆی زێڕین دانیشتووە و تاجی شاهانەی لەسەردایە ئەو هەموو نۆکەرە لە پەزێراییدان شەهرزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو.